ئەو شوێنەی کە تیا ئەوەستن بۆ کار و کاسبی نزیک بەندیخان لەسەر جادەی کفری بڵێن ئەوە بە شوێنێکی نایاسایی لێ ئەوەستن و حەدی خۆیان ئەو شوێنەی کە ئێمە شارانی دوایمان دیاری کردووە بەڵام دەیان جار زیاتر ڕەنگە لەو شوێنە درکرابن و غرامەش کرابن کەچی هەر دێنە ئەو شوێنە بەڵام ئەوە زیاتر پەیوەستە پەیوەستە بە ناحێوە لەبەرەوەی ناحێ بەڕێوبەری ناحێ سەرۆکی لیژنەی ئەمنیە وزەی ئەمنی لای ئەوانە و لەگەڵ هاتوچۆی ڕزگاریش ئەتوانن بە غەرامات ئەو کەسانەی کە بە سیارە لێوە ئەوەستن قەید و شەرتیان لەگەڵ نەکەن لەبەر ئەوە ئێمە زۆر خەریکیان بووین زۆریش غەرامەکراون فیدە نەبووە لەمەوە لە غەرامەکان بتوانن زیاتری بکەن بۆ بڕۆن لە شوێن و مەکانی خۆیانە کار و کاسبی خۆیان بکەن بە حرمەتۆ و ڕێز و تەقدیرشان لێ گیراوە ئەوەی ئەوان داوایان کردووە شارانی بۆیانی جێبەجێ کردووە